کەسێک نیە لەم سەر زەویەدا بەبێ موشکیلە بێ و ڕۆژانە خەمێک لە دڵیا نەبێ و یەخەی پێ نەگرێ بەڵام خەمی ئێمەی موسڵمانانی ڕاستەقینە ئیشا ئەڵا خەمە هەرە گەورەکەمان خەمی دینە چونکە هەر کەس دینی سەلامەت بوو ژینیشی سەلامەتە هەر کەس دینی هەبوو دنیای هەیە بەڵام هەر کەسێ هەموو شتی هەبوو کە دینی نەبوو هیچی نییە سەرەنجام سەرگەردانە دین بریتییە لە لا اله الا اللە محمد رسول اللە خەمێکی گەورە یەخەی بە هەموومان گرتووە هەر کەسێ خۆی بە بەشداری ئەو خەمە نەزانێ ئەبێ لە ئیمانی خۆی بترسێ کە ئەویش بریتی بوو لەو هێرشە ڕاگەیاندنەی کە لە فیلمێکی بێمانای بێبنەمادا بەرامبەر سەروەر و سالارمان حەزرەتی محەمەدی مستەفا صلی اللە علیه وسلم ئەنجام درا لە وڵاتی ئەمریکا فیلمەکە بە ناوی بەڕائەتی مسوڵمانەکان کابرایەکی مەسیحی بە ئەسڵ خەڵکی وڵاتی میسر هەڵگری ڕەگەزنامەی ئەمریکی دانیشتوو لە کالیفۆرنیا بە ناوی نەقۆلا باسیلی، هەر ناوەکەی ناشیرینە، ناوەکەی ناقۆڵایە، نەقۆلا باسیلی لەو فلیمە سینەماییەدا کە ماوەکەی دوو سەعاتە، سەد و پێنج ئەکتەر بەشداری تێدا کردووە، پشتیوانی مادی لە سەد جوولەکەی ملیارلێری جیهانییەوە یەکی بە پێنج دەفتەر دۆلار بە کۆی هەمووی پێنج ملیۆن دۆلاریان بۆ کۆ کردۆتەوە پێش یەک ساڵ لەمەوبەر لە ناو سینەمای ئەمریکیدا کە هیچ مواسەفاتێکی فلیمی سینەمایی پێشکەوتووی ئەمریکی پێوە نەبوو وەکو ماڵی قەڵب بەسەر خاوەنەکەیاندا دایەوە بۆیان فڕێدایەوە وتیانەوە بە کەڵک نایە بەڵام ئەم پیاوە بە پیلانێکی ژەهراوی لە یادی کارەساتی یازدەی سێپتەمبەری ئەمساڵ کە یادی یازدەی کارەساتی سێپتەمبەری لێدانی ئەمریکا بوو لەلایەن ئەلقاعیدەوە ئەو لەو کاتەدا نمایشی فلیمەکەی کرد و سەرەنجام ئەم کارەساتەی لێ قەوما کە ئەمڕۆ هەموو جیهانی بە خۆیەوە مەشغوڵ کردووە. لە کەناڵی سی ئێن ئێندا زۆرێک لەو ئەکتەرانە لەو سەد و پێنج ئەکتەرە پەشیمانی خۆیان دەربڕی و دەعوای یاساییان قەید کرد کە ئەوان فێڵیان لێکراوە و قسەکانیان دۆبلاژ کرا و ئەوە هەڵوێستی ئەوان نییە بۆ معلوماتی جەنابتان ئاژانسی ئاسۆشێتد پرێسی ئەمریکی دەرهێنەری ئەو فلیمەی بە دوو شت تاوانبار کرد، وتی ئەو پیاوە دوو جار لە دادگادا سجن کراوە بە حوکمی بیست و یەک مانگ زیندانی لەبەرئەوەی پیاوێکی درۆزنە و پیاوێکی ساختەکارە، پارەی تەزویر کردووە دۆلاری ئەمریکی و جارێکی تریش درۆی بە دەم ئیعلامەوە کردووە بیست و یەک مانگ لەسەر درۆزنیەتی و ساختەچێتی لە سجنەکانی ئەمریکادا بووە. ئەوە قسەی موسڵمانان نییە، ئەوە وەکالەتی ئاژانسی ئاسۆشەستێد پرێیسی ئەمریکی ئەوەی ڕوونکردەوە. ئەمە کورتەیەکە بۆ مەعلوماتی جەنابتان لەسەر ئەو فلیمە و ئەو کاردانەوە بەهێزانەی کە لە هەموو دنیادا ڕووبەڕووی بۆوە. ئێمە لە وتاری ئەم جومعەیەدا بۆ قیامەتی خۆمان، بۆ زیندووکردنەوەی پەیمانی خۆمان بە پێغەمبەری ئیسلام صلی اللە علیه وسلم، سبحان اللە ئەم قورئانە هەر شتێکت بێ وڵامەکەت دەست دەکەوێ ئەی خۆشەویستم ئەی محمد صلی الله علیه وسلم ئەی خۆشەویستان و هەڵگرانی پەیامی محمدی مستەفا صلی الله علیه وسلم کاتێک کە بینیت یان تا قیامەت بینیتان سوکایەتی بە خۆشەویست و سەروەرتان کرا ئەوە بزانە ئەی پێغەمبەری خۆشەویستم ئەی محەممەد خوا دەفەرمێ لە پێش تۆدا گاڵتە و گەپ کراوە بە پێغەمبەرانی پێش تۆ خوا دەفەرمێ ماوەیەک مۆڵەتم دا فا بۆ ماوەیەکی کەمە ماوەیەک مۆڵەتم دان بۆ ئەوەی ئەو بێ ئەدەبانە بە خۆیاندا بچنەوە خوا هێندە بە ڕەحمە خوا دەفەرمێ دەست بەجێ غەزەبم لێ نەگرتن ماوەیەک مۆڵەتم دان کە ئەو بێ ئەدەبانە بە خۆیاندا بچنەوە و پەشیمان ببنەوە تەوبە بکەن و عەزابیان نەدەم ثم اخذتهم بەڵام کاتێ هەر سوور بوون لەسەر بێئەدەبی خۆیان و نالەباری خۆیان وام گرتن فكيف كان عقاب ئەی محەممەد خۆزگە بتبینیایە چ سزایەکی توندم دان چۆن لەناوم بردن چۆن سوک و ڕیسوام کردن لە دنیادا پێش قیامەت بەڵێ ئەوە پەیامی خوایە لەو ڕۆژەوە کە محەممەدی مستەفای ئێمە صلی الله عليه وسلم یەکەم بانگەوازی بۆ دینی خوای پەروەردگار کرد لە ناو نزیکترین کەسانی خۆیدا مامەی ئەبو لەهەب ئامۆژنی خێزانی ئەبو لەهەب ئوم جەمیلی ناوبوو هەردوو ئامۆزاکەی بە ناوی عوتبە و عوتەیبەوە یەکەمین کەسانێک بوون لە دژایەتی کەرانی پێغەمبەر صلی الله علیه وسلم ناخۆش نیە بێگانە دوژمنایەتیت بکا موشکیلە ئەوە هەیە ئینسان مام برازا ئامۆزا دەستی بچێتە یەکتر بۆیە گرفتی هەرە گەورە ئەوەیە خەڵک دەیانگوت ئەوە مامی خۆیەتی لە هەموو کەس باشتری دەناسێ کە ئەو بڕوای پێ نەکا من چۆن بڕوای پێ بکەم بەتایبەت خەڵکی دەرەوەی مەکە کە پێغەمبەریان نەدەناسی کاتێک کە پێغەمبەری خوا سەڵسەلام فەرمووی خوا بە پێغەمبەر ڕەوانی کردووم ئەو دیو گردەکە و ئەو شاخە کەسی لێ نییە وتیان ڕاستە کەسی لێ نییە فەرمووی ئەگەر بڵێم کۆمەڵە ئەسپ سوارێک دێن و ئەم شاری مەکە دەسووتێنن بڕوام پێ دەکەن وتیان وەڵای ئەو چاوەی ئێمە هیچ لێ نابینێ بەس تۆ وا بڵێی دەڵێن ڕاستە چونکە قەت درۆمان لێ نەبیستووی ئا لەو کاتەدا وتی دەی وەڵڵی کەسێک تا چل ساڵی درۆی لەگەڵ کەسێکان نەکردبێت لە دوای چل ساڵیەوە نابێتە درۆزن من پەیامی خوای ڕەب العالمینم بۆ هێناون کە تەواوکەری پەیامی هەموو پێغەمبەرانە ئەبو لەهەب نەوێشت قسەکەی تەواو کە وتی تەبا لەک ئەلیهاذا جەمەعتەنا هەی دەستت بشکێ و عەمرت نەمێنێ بۆ ئا ئەمە ئێمەت کۆ کردۆتەوە خوا کەسی دەست نەکەو بیکا بە پێغەمبەر ئەی محەممەد تۆ نەبێ ئەها یەکەم بانگەواز ئەو دژایەتی کرا سوکایەتی پێکرد نەبڵێن عەمرت نەمێنێ و دەستت بشکێ و لە ناوچی پیامبر صلی الله علیه و هیچ قسەیەکی نەکرد چونکە هەموو کاردانەوەیەک بە زەرەدی موسڵمانان تەواو دەبوو لەو کاتەدا موسڵمانان پەلاماریان دا پێغەمبەر پەلاماری دا ئیسلام زەرەدی دەکرد لێی گەڕا ئەویش هاتە سەر خەت دەڵێ گەردنبەندێکی هەبوو هەمووی ئاڵتوون بوو زۆر گرانبەها بوو بایی وەکو ئەمڕۆ بەی چەند ملیۆن دۆلار بوو هەموو سنگی دادەپۆشی بە ئاڵتوون لە گەردنی خۆی کردەوە وتی وعد و بەڵێن بێ بەلات و عزا سوێن دەخۆم بە بتەکانی خۆیان لەئەنفقنها فی عداوة محمد ئەو هەموو ئاڵتونە لە دژایەتی محمد و ڕێبازەکەیا بەکاردێنم کۆڵە دڕکی دێنا بە پەت لەسەر ڕێی مسوڵمانان و پێغەمبەری خوا بڵاوی دەکردەوە کاتێک کە بەرەو کەعبە دەڕۆیشتن کە بەرەو دیداری یەکتر دەڕۆیشتن ئەمجا ئەبو لەهەب وتی بە کوڕەکانی وتی محەممەد پێش چەند مانگێک لەم دیعای پێغەمبەرایەتیەی دوو کچی پێشکەش بە کوڕەکانی من کرد ڕوقیەی دا بە عوتبە ئومو کلسومی دا بە عوتەیبە دای بە ئامۆزاکانی خۆی و مارەکراویان بوون خەریکی جل و بەرگ و ئاڵتوون و بوو گواستنەوە بوون یەکسەر بانگی کردن و وتی چاوم لە چاوتان حەرام بێ کوڕەکانم ئەگەر ئێستا نەڕۆن بەلای محەممەد و سووکایەتی پێ نەکەن و کچەکانی تەڵاق نەدەن چ ناخۆشە ئینسان دوو کچی بە حەیا و حورمەتی پێشکەش بە کەسێک کا ئاوا بە بێ حورمەتی بێ بڵێ کچەکانتم تەڵاق دا ئەوانیش هاتن عوتبەیان بێ ئەدەبی نەکرد وتی ئەی محەممەد ماڵت ئاوا بێ و کچەکەتم تەڵاق دا و تەواو بەڵام عوتەیبە زۆر دڵڕەقتر لە باوکی هات و وتی ئەی محەممەد لەناو خەڵکێکی زۆرە فەرمووی بڵێ بەڵێ کوڕم وتی کەفەڕت بدینیکە بێ باوەڕم بەو دینەی کە تۆ هێناوتە و فارقت ابنتک لەبەر چاوی ئەو هەموو خەڵکە شاهید بن کچەکەتم تەڵاق دا ولا تحدث تحدثني ولا احدثك نقسم لەگەڵ دەکەی تا ماوم نە زمانم لەگەڵت دەگەڕێ پەیوەندیمان پچڕا ئەمجا یەخەی پێغەمبەری خوای گرت و دایدڕی و کراسەکەی لەبەر دادڕان پێغەمبەر صلی اللە علیە و سەلەم هێشتا ڕەد فعلێکی نەبوو پەلاماری بداتەوە، خۆ پێغەمبەر پیاوێکی زۆر بەهێز و بەتوانا بوو، فەرمووی واز بێنن، اما انی اسئل اللە ان سلط علیها کل علیک کلبا من کلابک، من بەس داوام ئەوەیە خوا سەگێک لە سەگەکانی خۆی مسلط بکا بەسەرا و پارچە پارچەت کا. ئەم کوڕە لەرزی کە ئەم قسەی گوێ لێبوو، هاتەوە ابو لهب وتی چیتان کرد وتیان تەڵاقمان دا عوتەیبە وتی من شتێکی ئاواشم کرد و ئازارم دا و لەبەر چاوی خەڵکا پێم وت وتی ئەی هیچی پێ نەوتی وتی ئەو دوعای لێ کردم وتی کوڕم زەحمەتە گیانت بە سەلامەتی دەرکەی ها ئەوەندە یەقینیشیان هەبوو کە دوعای پێغەمبەر ڕەن نابێتەوە کوڕم زەحمەتە گیانت بە سەلامەت دەرکەی جارێکیکە ئەوە محەممەدە و قەت خوا بێ دڵی ناکا ئەو دڵ ڕەقانە ئەو یەقینەشیان هەبوو بەڵام دڵ کە ڕەش بوو نابینێ پەردەیەک چاویلکەیەک کە ڕەش بوو خەتای خۆر نییە کە دنیا سپییە و تۆ نایبینی بەڵێ لەو کاتەدا سەفەری وڵاتی شامیان هەبوو بۆ بازرگانی بزانین چارەنووسی ئا ئەو خێزانە بەدبەختە وەکو یەک نموون دەدێنمەوە بۆ جەنابتان ئەوەی دژایەتی پێغەمبەری کرد بە هیلاک چوو کاتێک کە ڕۆیشتن بۆ وڵاتی شام لە سەفەری بازرگانیدا ئەبو لەهەب وتی خەڵکینە با عوتەیبەی کوڕم لە ناو هەموو خەڵکەکەیا بخەوێ بە چوار دەوریا خەڵک بڵاو ببنەوە نەوەک دوعاکەی محەممەدی لێ گیراببێ لە ناو ئەو هەموو خەڵکەیا خەوانبوویان لە ناوەڕاستەوە بیابانێک بوو لە بینی مەککە وڵاتی شامدا لەو شوێنە لایان دا و شەو بوو و دڕندەی زۆرە و سەحرایە هەرچی حەرەس و حیمایەیان دانابوو بۆ ئەوەی کەوا بە چەکی ئەو کاتە بە تیر و کەوان و بە لیس بکەونە سەر ئەو گورگ و هارومارەی کەوا بەرەو ڕوویان دێ ئەوانە هەموو خەو بەلایدا بردن یەک کەس بە خەبەر نەما نیوە شەو بوو ئەو سەگە دڕندانەی بیابان یەکیان هات و یەک بە یەک بۆنی پێوە دەکردن بەو خەڵکەوە حەقی هیچ کەسی نەبوو حەتا گردنی عوتەیبەی کوڕی ئەبوو لەهەبی گرت قڕقڕاگەی هەڵتەکاند و سەری لە لاشەی جیا کردەوە ئەم جادڵە کە بەیانی ئەبووە لە هەب هەستا ئەی حەرەس و حیمای وتیان وەڵڵاهی قەت وا نەبووین لە ئێوارەوە خەو بەلایدا بردین کەس خەبەری نەبۆوە ئەی ئەو خەڵکە بۆ لەناو ئەو هەموو خەڵکە وتی دوعاکەی محەممەد لە کوڕەکەم گیرا بوو سەگێک لە سەگەکان کە ئەویش سەربازی خوایە قڕقڕاگەی ئەو کەسەی هەڵتەکان کە شانی پێغەمبەری خوا هەڵتەکێنێ و کراسی لە بەرا بدڕێ بەڵێ خۆشەویستان ئەمجا سەرەی ژنەکەی هات خوا دەفەرمێ ئەو گردنبەندەی کە لە پێناوی خوادا بەخشی فی جیدها حبل من مسد بە قورسایی ئا ئەوە ئاگرە لە جەهەنەما لە یەخەیدا پەنا بەخوا کەوچ کە چاوێک داغ بکەی و پێتەوە نێن تەحەمولی ناکەی چەندی ماڵ سرف کرێ بۆ دژایەتی ئەو دینە خوای گەورە دەیکاتە سوتەمەنی جەهەنەم و ئینسانە بێدینەی پێداغ دەکرێ بەڵێ بەڕێزان، ئومو جەمیل بە دژایەتی و ڕقێکی زۆری کوڕەکەی و ئەو سوڕەتەی بەر سەریاندا نازڵ بووە هات بەردێکی گەورەی بە دەستەوە بوو. پێغەمبەر لەگەڵ ئیمامی ئەبوبەکر و چەند سەحابە دانیشتبوو لە پەنای کەعبەدا. ئیمامی ئەبوبەکر هات وتی، ئەی پێغەمبەری خوا هەستە خێرا ڕاکە خۆت پەنا داوە ئومو جەمیلی ئامۆژنتەوە ئەو بەردە گەورەی بۆ تۆ هێناوە زۆر بە ڕقەوە هاتووە با پێت نەکێشێ و ئازارت بدا بەخوا بەو بەردە ئەتکوژێ. پێغەمبەر صلی اللە علیە وسلم زۆر بە هێمنی فەرمووی انها لن ترانی دڵنیابە چاوی نامبینێ هات و وتی ئەبوبەکر بێستا پێیان وتم محەممەد لێرە بوو لە تەنیشتەوە بوو ئەی کات چی لێ هات وتی باشە خۆت چاوت ساغ نییە وتی بەڵێ وتی دەی باشە ئەوەی تۆ دەیبینی منیش ئەوە دەبینم بۆ لە من دەپرسی خۆت بڕوانە وتی من نابینم دەکوێ خۆی پەناداوە گەڕایەوە بە شەرمەزاری پێغەمبەری خوای نەبینی پێغەمبەر صلی اللە علیە وسلم فەرمووی ما زال ملک یسترنی حتی ولد وەڵڵاهی فریشتەیەک هات پەردەیەکی بەسەرادام هەتا ئەو ڕۆی ئەو منی نەبینی ئەو فریشتەیە پەردەکەی لا نەدا حتا ئەو ڕۆیشتەوە بەڵام لە کۆڵ بووەوە ئەو ئوم و جەمیلەش بەڕی سوای چۆوە بۆ لیقای خوا ئەبو لەهەب پیر بوو بوو تەمەنێکی زۆری بەڕێ کردبوو بە بەدبەختی برینێک پەنا بە خوا بە جەستەیەوە پەیدا بوو، برینەکە تەقی و لەشی بۆگەنی کرد و کرم لێی دا. ئەو ئەولادانەی کوڕ و کچی کزم و کەسوکار یەک کەس ئاوڕی لێ نەیەدایەوە. هەتا بەو برینە لە ژوورێکا مرد، لە تەفسیری ئیبن کەسیرا دەفەرمێ کرم لە دەرگاکەوە دەهاتنە دەرێ لەشی وا بۆگەنی کردبوو. پێیان وتن عەیبە بۆ ئێوە، بنەماڵەیەکن، ئەم پیاوە سەردارێکی قوڕەیش بووە، پیاوە ماقووڵ بووە، عەیبە جەنازەی وا بۆگەن بێ و کەس نەیشارێتەوە وتیان ئاخر دەترسین لێی نزیک بینەوە ئەو نەخۆشیە پیسە ئێمەش بگرێتەوە خۆشەویسترین کەسی خۆی لە نەخۆشەکە ئەترسا وتیان قولاپێکی بۆ هەڵدەن قولاپێکی وەک ماسی گرتن وەک ئەوی حوت دەگرێ هەڵیاندا بە قولاپەکە ڕایان کێشا پێشتریش بیرێکیان بۆ ئامادە کرد بوو فڕیاندا بیرەکەەوە بەردیان بەسەرا کرد نانتوانی وەکو مرۆڤێک لە قەبرا بینێژن بە حرمەتەوە ئاوا بە ڕەزیلی چۆوە دیوانی خوا دڵنیا بن دڵنیا بە پێغەمبەرم ئەی سەروەرم ئەوەش وەکو ئەبو لەهەب کۆڵە دڕک دەخاتە ڕێت وەکو وەلید پێت دەڵێت جادوگەر و شێت با لەداخا دیق بکات و هەر سوێی وەبێت تۆ ناوت هەر بەرزترە و ئەو تەبەت یەدای پێ دەبڕێت هەرچی بەرنامەی دەستکردە ئیفلاس دەکا و هەڕاج دەکرێت دیسان خۆری پەیامەکەت بەسەر ئەوروپادا هەڵدێت خەڵکی پۆل پۆل وەری دەگرێت لە بۆی دەژی لە بۆی دەمرێت دەی نا حەزت با شەق بەرێت بۆ کوێ دەچێ دەمرێ و دەبرێ و دەڕزێ و دەپوێت پەنجەی حەسرەتی دەگەزێ لە دۆزەخا کە ئیمانی نەهێنا پێت ئەوانە بەدبەختن کاتێک کەوا دژایەتی پێغەمبەری ئیسلام دەکەن صلی الله علیه وسلم خۆشەویستانی پێغەمبەری ئیسلام صلی الله علیه وسلم دڵنیابن خوا خۆی پێغەمبەرەکەی دەپارێزێ بەخوا بە کەسمانی نەسپاردووە قرآن لسورة مائدة آيات شصت حوت هذا فالمي والله يعصمك من الناس خوا خۆی ئەی محمد لە دەستی پیسی ئینسانەکان دەتپارێزێ هەر کەسێ بێ پیلان بۆ داڕێژێ تیرۆرت کا بتکوژێ ناشیرینت کا بە کەسم نەسپاردوی خۆشەویستم خوا خۆی دەتپارێزێ لە بوخاری و مسلیمە هاتووە لە خاتو عایشەوە دەژێڕێتەوە دەفەرمێ پێغەمبەری خوا لە دوای پێغەمبەرایەتی دایمە حیمایە هەبوو عەلی و عەباس و حوزەیفە حیمایەیان دەکرد و چاودێریان دەکرد هەروەک خزمایەتیش و هەمیش وەکو موسڵمانێتی عەباس وەکو سیلەی ڕەحم و مام و برازایەتی عەلی و حوزەیفەش وەکو ئیماندارێتی و کەسایەتی کاتێک کە پێغەمبەری خوا صلی الله علیه و سلم چواردەوری ماڵەکەی بەو سێ کەسە گیرا بوو بەو سێ حیمایە بەتانەکەی لەسەر خۆی لا برد و فەرمووی وەرن لە ئەم دەقەیەوە بڕۆن با خۆتان بەبێ خەم بنوون و بڕۆنەوە بۆ ماڵەکانی خۆتان وتیان بۆچی فەرمووی ئەم ئایەتەم ئێستا بۆ هات واللە یعصمک من الناس پێویستیم بە حیمایە بەشەر نەماوە پێغەمبەر تا وەفاتی کە ڕۆژێ حیمایە لەگەڵا نەگەڕا نە شەو و نە ڕۆژ ئەم ئایەتە باحیسەیەکی ئەمریک بەلجیکی لێکۆڵەرەوە و توێژگیرەوەیەکی بەلجیکی ئافرەتێک بوو کاتێک کە دیراسەی ژیانی خۆشەویستی کرد و گەیشتە ئەم باسە وتی، لو یخدع الناس جمیعا ما خدع نفسه فی حیاته، ئەگەر محمد فێڵباز بێ و هەموو خەڵکی خەڵەتان بێ ناتوانێ خۆی بخەڵەتێنێ، چونکە بەو ئایەتە گەر قورئان کەلامی خوا نەبێ ناتوانێ بڵێ حیمایەکانم بڵاوەی لێ بکەن، بەڕاستی بەڵگەیەکی جوانە، وانیە ئینسان درۆ بۆ خۆی بکا بڵێ ئەگەر خوا دەمپارێزێ بەڵام نەیەری بەبێ حیمایە بگەڕێی، وتی، ئەم ئینسانە درۆی نەکردووە بەدەم خواوە، ئەوەندە یەقینی هەبوو بە کەلامی خوا حیمایەکانی زندا. وتی خوا دەمپارێزێ و فعلەن خواش پاراستی بەڵێ خوا پاراستی لە شەوی هیجرەتا جەنابتان بیستوتانە و خوێندوتانەتەوە بە دە کەسی شمشێر بەدەست بە دە کەسی گەنجی پاڵەوان چاوەڕێیان دەکرد بێ لە یەک چرکەدا لێی دەن بە دە شمشێر هەر کوتە گۆشتەی بۆ لایەک بڕوا پێغەمبەری خوا کە لە دەرگاکەوە سەیری کرد وا دە کەس بە شمشێرەوە ئاوا ئامادەن هاتنە دەر و کوشتنی یەک بێ و تیرۆرکردنی یەک بێ واللە یعصمک من الناس ئەی محمد خوا خۆی دەتپارێزێ ئەی لە ئەشکەوتەکەیا بە لاوازترین باڵندە کە کۆترێکی بەستەزمانە کۆترە باریکە بە لاوازترین تۆڕ کە تۆڕی جاڵجاڵۆکەیە سەری لەو کافرانە نەشێواند کاتێک کە نۆ ساڵ دوای ئەو ڕووداوە قورئان فەرمووی إلا تنصروه فقد نصره الله ئەی موسڵمانان ئەگەر ئێوە دیفاع لە پێغەمبەر نەکەن خوا خۆی دیفاعی لێ دەکا ئەوە دیفاع لە خۆتان ئەینا خوا خۆی دیفاع لە پێغەمبەرەکەی دەکا وەکو لەمەوە پێش کردی ئذ ئەخرجه الذین کفروا ثانی اثنین کاتێک کە شار بەدەر کرا لە وڵات و مەملەکەتی شیرینی خۆی لە مەککە لەگەڵ هاوڕێکەیە ئەبوو بەکر چوونە ئەشکەوتەکەوە إذ هما في الغار لە ئەشکەوتەکە بوون و کافرەکان هاتنە بەر دەرگاکە ئەو کاتە ئەبو بەکر زۆر مەحزون بوو لە ترسی پێغەمبەر کە شتێکی لێ بەسەر بێ فەرمووی ئەی پێغەمبەری خوا بەس چاویان داخەن چاویان لێمانە بەس ئاوا بڕواننە بەر پێی خوان ئێمە لەبەر پێیان داین فەرمووی لا تحزن ان الله معنا حەز نەک خەفەت بار مەبە ئەبو بەکر خەف مەحزونیش مەبە نەک مەترسێ لا تخف هەر مەحزونیش مەبە چونکە ئێمە ان الله معنا خوامان لەگەڵایە خوا خۆی پاراستی بە بەبەسیتترین دەعوا و بوونەوەری خۆی ئەی سوراقە شوێنی نەکەوت بە تەماحی سەد کوشت حشتر تیرۆری کە ئەو ئەسپە فڕێیدا جاری دووەم هەستایەوە ئەمجا تا ئەژنۆی ئەسپەکەی بارزا ڕۆیشتە خوارە وتی داوای ئەمانن لێ دەکەم ئەی محەممەد ئەمانم بدە و ئەم ئەرزە قوتم لە داوا بێ زەرەدت پێ ناگەیەنم لە خزمەت دینەکەت دادەبم ئەوە پاراستنی خوای نەبوو بۆ پێغەمبەری خۆشەویست لە ژیان و لە دوای وەفاتیشی وەعدی خوایە وەکو لە تیرۆرستان دەیپارێزێ لە گاڵتەکەرانیش دەیفارێزێ ئینا کەفەیناکە المستهزئین ئێمە خۆمان بەسین بۆ ئەوەی دەمکوتی ئەو کەسانە بکەین کە گاڵتە بە تۆ دەکەن کەفەیناکە بەس خۆمان بەسین وەڵاهی ئەوەی ئێمە دەیکەین ئەمڕۆ موسڵمانان ئەوە بەس بۆ ئیمانی خۆمانە ئەینا خوا ئەو بەڵێنەشی داوە پێویستیت بە کەس نییە بەس من خۆم من بەسم خۆم دیفاع لێ دەکەم جا سەیری قورئان کەن مستهزئین بە جەمع هاتووە واتە گاڵتەکەران هەر هیچ سەردەمێک نین هەتا قیامەتن و تەنها دەستگایەک و کەسێک و وڵاتێک نین مستهزئین زۆر زۆرن زۆرن ئەوانی دەیانەوێ بێ ئەدەبی بەرامبەر بە پێغەمبەر بکەن بەڵام ئینا کەفەیناکە المستهزئین خوا خۆی بەڵێنی داوە من حەمەد کراوم ئا سەیری کە زمانیان بەسرا بوو ناوی محمد بێنن دەیانگوو مزەمەم دەی مزەمەم چ پەیوەندێکی بە پێغەمبەری خواوە هەیە ئەوە خوا ئەو زمانەی ئەوانی لە ئاست پاراستون ناوی محمدیان بەدەما نەدات کاتێک کە جنێوی ناشرینیان بوتایە بەڵێ خۆشەویستانم ئەم سوکایەتی پێکردنە هەروا ئاسان نییە سوکایەتی بە هەستی ئاینی مەبدەئ و بیروباوەڕ و مقەدەساتی ملیارێک و حەوسەد ملیۆن کەس گاڵتە نییە تەنانەت لە ئیسلامدا سوکایەتی بە موقەدەساتی هیچ دینێک گاڵتە نیە دین زۆر پیرۆزە لای ئینسان واللهی بیرو باوەڕ حتا سەیری کە کابرا نوێژ نەکا ڕۆژوو ناگرێ جمعە ناکە پێی بڵێ کافری پێی ناخۆشە ها پێی ناخۆشە ئەچێ ژن مارەکردنێکەوە کابرا نازانێ هەر دین چییە پێی بڵێ تۆ کافری پێی ناخۆشە ڕەنبێ لێت قبوڵ نەکا بوێرێ پێی ناخۆشە پێی بڵێ کافری بیرو باوەڕە ئەمە مەبدەئە بۆیە قورئان دیفاعی کردوە لە هەموو بیر و باوەڕەکان سەیری ئەم ئیسلامە شیرینە کەن خەڵک داوا دەکا ئەڵێ یاسایەکی نێودەوڵەتی دەردەچێ من دەڵێم نەخێر وەرن بگەڕێینەوە بۆ خزمەت دینی خوا بەم دینی ئیسلامە هەموو کەس بیر و باوەڕی سەلامەتە کەس سوکایەتی پێ ناکرێ نەک موسڵمان نەک مەسیحی و جولەکە هەموو بیر و باوەڕێک پارێزراوە تەنانەت بتپەرستیش وەڵڵاهی لە بتپەرست گومڕاتر نیە توخوا بەردێک بێنی بڵێ ئا ئەمە ڕزقم دەدا دەمژێنێ دەمرێنێ زیندوو بوونەوە ماڵ و منداڵمی بەدەستە ئاخە ئەو پەڕی گومڕاییە خوا دەفەرمێ ڕێز لەو بتەی ئەویش بگرە چۆن ولا تسبوا الذين يدعون من دون الله فيسبوا الله عدوا بغير علم نەچن مسلمانان جنێو بە بتی کافرەکان بدەن بتەکەی بڵێ ئەو بتەت عەمری نەمێنێ جا خۆ بەردێکی فڕێدراوە ئەوە چییە جنێو بە بتەکانیان مەڵێن هەرچەند ڕاستە خۆ تۆ ڕاست دەکەی ئەو بتە بێ ژیانە بەردێکە چییە بەڵام لای ئەو معتەقەداتە لای ئەو بیروباوەڕە لای ئەو خوایە کە جنێوت پێوت ئەوش جنێو بەخوا دەڵێ بە نەزانی و بە نەفامی ئەها تۆ وان لێکرد جنێو بە بتی خەڵکیش مەڵێ سبحان الله لەم ڕێزگرتنە ئەمجا سەیری ئیسلام کە کە باسی گاور جولەکە دەکا ولا تجادلوا اهل الكتاب الا بالتي هي احسن مناقشە و گفتوگۆ مەکە لەگەڵ ئەهلی کتاب بە جوولەکە و گاور دەفەمە ئەهلی کتابەوە ڕێزلێنانە ئێوە ئەهلی کتێبن ئێوە تەورات و ئنجیل کەلامی خواتان کاتی خۆی بۆ هاتووە ئللا باللەتی هی ئەحسن جوانترین وشە هەڵبژێر نەک حەسەن ئەحسن هەڵبژێرن وەی هەستی ئاینیان بریندار نەبێ بڵێ ئێوەی جوولەکە و گاور حیزتان بەسەری چەوە نەماوە واشیان پێ مەڵێن بڵێ ئێوە ئەهلی کیتابن بەهۆش وەرنەوە بگەڕێنەوە سەر کەلامە خواییە ئەسڵەکە کە بۆتان هاتووە و وشەی جوانیان پێ بڵێن پێغەمبەری خوا لە هەموو تەمەنیا لە مەکە بتێکی نەشکان بەڕێزان وەڵڵای دەیتوانی خەڵکێکی گەنج بنێرە شەوێک هەموو بتەکانیان بشکێنێ یەک بت نەشکاوە لە مەکە لە مەدینەوە کەسێکی نەنارد بتێک لە مەکە بشکێنێ نەینارد ئەو دارو نەدوای پیلانی کوشتنی تێدا درابوو لە سەفەری هیجرەتا کە دوورکەوتەوە دەیتوانی بە یەک شقاتە بیسووتێنێ پێغەمبەری خوا دارو نەدۆشی نەڕوخاندن نا ئەمە هەستی ئاینیە ئەبێ خۆیان بگەنە قەناعەتێک بە دەستی خۆیان بتەکان لە کەعبە فڕێدەنە دەرەوە دوای بیست و سێ ساڵ پێغەمبەرایەتی ئەوە ڕوویدا وەڵی پێغەمبەر دەیتوانی لە یەک شەوە هەمویان بشکێنێ بەڵام نا یاری بە هەستی ئاینی نابێ خەڵک بکرێت چونکە دڕووداوی گەورەی لێ دەکەوێتەوە ئیبراهیم یەک بتیشکان ئیبراهیم پێغەمبەر ها ئەوەندە کاردانەوە کە تون بوو وتیان نەک ئیبراهیم کوژن حەرقو سەیری قورآن کە هەر بیسووتێنن خەڵکەکە نەک نەمرود هەمویان وەقالو هەموو وتیان بیسووتێنن چونکە بتەکەی شکاندووین بتە گەورەکەی شکاندووە هەستی ئاینی ئینسان دەجوڵێ ئەگە بت پەرستیش بێ قورئانی ئێمە ڕێزلێنانە بۆ هەموو کەسێک لە فتوحاتدا نابێ ڕاهیب بکوژرێ کابرا خاچی هەڵواسیوە بۆگەنی کردووە ڕاهیبە عابیدی مەسیحی و جوولەکەیە ئاگر پەرستە نابێ بیکوژی نابێ کەنیسە بڕوخێنی نابێ معبد و ئاتەش گەدای ئاگر پەرستانیش بڕوخێنی دەبێت خواردنیان بخۆی ئەگە بۆیان هێنای دروستە ژنیان لێ بخوازی ئا سەیری ئەم بەیەکەوە ژیانە ئەبێ ڕێز لە سەرکردەکانیان بگری سەیری ئەم پێغمبەرە پڕ حیکمەتە نامەی نووسی بۆ پیاوێکی مەسیحی کە سەرکردەی ڕۆمەکان بوو شەڕی لەگەڵ ئەهلی ئیسلام دەکرد فەمووی من محمد رسول الله إلى هرقل عەظیم الروم، لە محمد پێغەمبەری خوا بۆ هرقلی گەورە پیاوی ڕۆم، نەیفەرموو جا ئەو بێ ئەدەبە چیە و کافرە صلیب لەم لە، نا بۆ گەورە پیاو، ها ڕێزی لێ گرت، ڕێزی لێ بگرە هەستی ئاینی هەزاران خشوێنکەوتووی هەیە، برینداری مەکە. کەعبە لەسەر بناغەی خۆی دانەندرا و ئێستاشی لەگەڵا بێ ئەو زەمەنی کە ئیبراهیم و ئیسماعیل دانناوە پێغەمبەر فەرمووی ئەی عائیشە وەڵڵاهی لەبەر بریندارکردنی هەستی ئایینی خزم و کەس و کارەکەمان نەبوویایە لەم شاری مەکە ئەو کەعبەم دەڕوخاند و لەسەر بناغەکەی ئیبراهیم و ئیسماعیل دروستم دەکردەوە چونکە جوبریل نیشانی داوم لە کوێ بووە تۆزێ بچووکتر کراوەتەوە بەو شێوەی ئێستا نەبووە بەڵام دەترسم ئەو خەڵکە بڵێن محەممەد دەستکاری کەعبەشی کرد نا لێی گەڕێ لێی گەڕێ با ئەو فیتنە بەرپانە بێ سەیری کە ئەو حیکمەتە هەستی ئاینی خەڵک بریندار مەکە ئەگەر ڕاستیشت پێ بێ وەڵڵاهی لە ئیسلامی ئێمەدا دروست نییە یەزیدیەک ئێستا کە لە ناوماندا دەژین لەو بەنزیخانە و گەواجن و هینانە ئەگەر زانیت پێی قەڵسە لەبەر چاوی ئەو تف ڕۆکەی من پێت دەڵێم حەرامە تف ڕۆکەی نابێ هەستی ئاینی بریندارکەی خەڵکی موسڵمانی ناحاڵی وامانە بە وتێتی خوا بەوە لێم خۆش دەبێت لە عەسکەری یەزیدێکمان لەگەڵا بوو شەقمان پێ بردبوو دە لە ئیسلاما دەفەرمێ حەرامە هەستی ئاینیەتی ئەو مادام پێی قەڵسە تۆ برینداری مەکە دروستە اعوذ بالله من الشیطان الرجیمەکەت ئەوەندە بە هێواشی بڵێ ئەو گوێی لێ نەبێ هەستی ئاینی بریندار مەکە ها سەیری کە ئەم ئیسلامە ئەمە بکرێتە یاسای نێودەوڵەتی بزانە هەموومان سەلامەتین یان نا بەڵێ سەلامەت دەبین ڕێزی مردویان بگرە پێغەمبەر لەبەر جوولەکە هەڵنەستا وتیان جەنازەی جوولەکەیە جوولەکەی دژ بە دین فەرمووی ئەلەیسەت نەفسەن ئاخر ئینسانە ئاخر ژنی هەیە کوڕی هەیە برای هەیە کە من ڕێز لە جەنازەکەی نەگرم دڵی ئەوی پێ بریندار دەبێت لەبەر جەنازەی جوولەکە هەستا و بە پێ وەستا تا جەنازەکە تێپەڕی نەفسە نەفس ئینسانە هەستی ئاینی هەیە ئەزێتی مەدە ئەمجا بەڕێزان ڕێز لە خواردنی حەرام کراویان دەگرێ سەی مەسەبی ئەبو حەنیفەکان ڕەحمەتی خوای لێبێ دەفەرمێ کابرایەکی مسلمان بینی کابرایەکی یەزیدی مەسیحی جوولەکە عەرەق دەخواتەوە نایفرۆشێ بۆ خۆی دەیخواتەوە گۆش بەراز دەبرژێنێ ناوێت تۆ بچی بڵێ وەڵا عەرەقەکەی دەشکێنم و گۆش بەرازەکەی فڕێدەم هەی کافری خوانە ناس خۆ ئەمە لە دینی مەسیحێکی شوزوولەکایەتیش لە ئەسڵا حەرامە نا ئەو لە عەقیدەی خۆیدا وایە بۆی حەڵاڵە تۆ بیشکێنی عەرەقەکەی لێ بشکێنی گۆشت بەرازەکەی تەلەف بکەی دەبێت حاکمی ئیسلام سجنت کا حەتا پارەکەی بۆ دەبژێری سبحان الله ڕێزگرتن لەو ڕێزگرتنە زیاتر ئەبێ پێت ببژێرێ چونکە معتەقەداتی ئەوت پێشێل کردووە چونکە دەستدرێژی کردووەتە سەر ئەمە دینی خوایە وەڵاهی بە درێژایی مێژووش هەر کەسێک دەستدرێژی کردبێتە سەر بیروباوەڕی ئایینی خەڵک هەرەسی هێناوە نمونەیەکی بەرچاو لەبەر چاوی جەنابتان بێدین ئەمڕۆ لەسەر زەوی زۆرن هەمویان یەک تایفەن بەس ناوەکانیان جیاوازن شویعیەکان بە ناوی شویعیەتەوە ئیعلانی ئیلحادی خۆیان کرد وتیان ئێمە دژ بە خوا و بە پێغەمبەر و بە قیامەت و بە هەموو غەیبیاتێکین سبحان الله حەفتا ساڵ بە ئاگر و ئاسن خۆیان چەسپان کەچی شویعەت ڕەزیل بوو حەتا کۆمۆنیستی لە کوردستانا هەرەسی هێنا چاو لێیە هەر کەسێ دژایەتی ئەدیانی سەماوی بکا و مقەدەساتی میللەت بکا لەناو ئەو میللەتەیا گەشە ناکا هەر لە دنیادا هەرەسی هێنا چاو لێ ڕووسیا چۆن دڕی سوا بوو چۆن تڕۆ بوو لەم چەند ساڵی ڕابردوودا کاتێ بتەکانی بوزایان لە ئەفغانستان شکان ئێمە موسڵمان پێی دڵخۆش بن بەڵام ڕەبکە هەڵە بوو ئەو هەموو سەردەمی فتوحاتی ئیسلامیە خەلیفەیەکی مسلمانان قائیدێکی لەشکری مسلمانان دەستی بۆ بتە هەیکەلانە نەبرد ها ئەوان چاکتر لە دین تێگەشتون لە جەماعەتی تالیبە و قاعیدە کاتێک کە ئەوان چوون بتەکانی بوزیان شکان چۆن ڕێ بۆ ئەمریکا کرایەوە بێتە ئەفغانستان و ئەو هەموو شەڕە خوێناوە کە قەد تەواو نابێ دروست بوو ها پێشینانی ئێمە لە دین گەیشتمون هەستی ئاینی ئەگە بتپەرستیش بێ برینداری مەکە برینداری مەکە تازەو لەسەر ڕێبازی خۆیەتی بۆت هەیە ئامۆژگاری بکەی بۆت نییە بتەکەشی بشکێنی خۆشەویستانم، لە گۆ ئەوەی کە لە کوردستانا ڕوویدا، گۆڤاری چرپەمان لە بیر نییە هەر ئەم مانگانەی ڕابردوو لە هەولێر چ کارەساتێکی لێ قەوما، خەڵک نەچووە سەر پەرلەمان و بەردبارانی موقەدەساترین شوێنی حکومەتی کوردی کرد کە پەرلەمانە و بەرباران کرا و ئەو هەموو کارەساتەی لێ قەوما، ئەوە هەست ئاگر ئاگرە. دەستبردنی بۆ بەنزین و شقارتە و ئاگر ئەبتەوێی هەستی ئاینی خەڵک یاری پێ بکەی ئەی مەریوان هەڵەبجەیی خوای پەروەردگار ڕیسوای نەکرد ئینا کەفەیناکە المستەهزیین ئەو کتێبەی کە لەسەر پێغەمبەری خوا و ئیسلام و نووسی بە ناوی سێکس و ژن و شەرعەوە ئێمەی مسلمان و مەلا و ئەهلی مزگەوت نەماندەزانی چۆنە گۆڤاری پێگە کۆ گۆڤارێکی بێدینەکان بوو وەک خۆی خۆیان ڕیسوایان کرد نووسیبوویان مەریوان هەڵەبجەیی یان مەریوانی تەزویرچی مەریوان تەزویرچی شەهادەی شەشی ئیعدادیی تەزویر کردبوو کە تەواوی نەکردو تەزویری کردبوو، حەوت ساڵ خزمەتی پێشمەرگایەتی بۆ خۆی نووسیبوو کە ڕۆژێ چەکداری حکومەت نەبووبوو. چاو لێیە ئەوانە تەزویرچین. کتێبەکەی کابرایەک لە ئەمریکاوە بە ئێمەی وت خەڵکی موسڵمان ئەم پیاوە درۆزنە. ئەم پیاوە لە ئەمریکا وەریان نەگرت. ئەمجا بە ناوی حقوقی ئینسانەوە وتی تیرۆرم دەکەن چون لە لە نەرویج نانێکی پیسیان وەکو سەگ فڕێدایە بەردەمی کوردستانی لێ حەرام بوو. خوا ڕیسوای کرد کابرایەک وتی ئەم کتێبەی وەڵڵاهی دزیوە لە کابرایەکی فارس بە ناوی سلێمان ستۆدا کە ئەو بە فارسی نووسیوێتی ئەم بەس وەری گێڕاوە کردوێتی بە لێکۆڵینەوەی زانستی خۆی دیسان لەوێشا دز بوو دز لە بواری ئەدەبیاتی خەڵکە خۆشەویستان خوا ڕیسوان دەکا ئەوانە بەڵام چ کارەساتێکی لە کوردستانە چۆن خەڵکی مەشغوڵ کرد ئەی ڕۆژنامەی دانیمارکی جلاندس پۆستنتان لەبیر نییە کاتێ لە سی سێپتەمبەری دوو هەزار و پێنج دوانزە وێنەی کاریکاتێری لە وڵاتی دانیمارک بەسەر پێغەمبەری خوادا بڵاو کردەوە کە لە یەکیاندا عەمامەی پیرۆزی پڕە لە قومبەلەو بەسەر خەڵکا دەتەقێتەوە ئەها چی چی بەسەر وڵاتی دانیمارک هێنا و چۆن پەیوەندی اقتصادەکانی هەرەسیان هێنا چۆن خەڵکی دانیمارک لە هەموو دنیادا فەقیرە کە تاوانیشیان نەبوو ڕیسوا بوون ئەی ئەم فلیمەی ئێستا چۆن ئەمریکا ئیحراج کرد ئەوە تا ئۆباما دەڵێ ئێمە لێی بێبەرین خاتوو هیلاری کلینتۆنی وەزیری دەرەوەی دەڵێ ئەمریکا لەو پیاوانە بێبەرییە ئەم شەوانەی ڕابردوو ئۆباما داوای لە ئەردۆگان کرد تکال لێ دەکەم جیهانی ئیسلامی دابمرکێنەوە بۆی خەڵکەکەم سەلامەت بێ کاکە خۆگاڵتە نییە هەر کەسێک ڕاست بێتەوە جاوە بۆ کوردستان من دەڵێم ڕەنبێ ئەو سەوتەی من لە یوتوبا بگاتە خەڵکێکی ئەوروپی بەڵام لە کوردستانە بە فەرمان ڕەوانی کوردستانیش دەڵێم کەس جارش کەس جورئەتی ئەوە نەکا هەستی ئاینی خەڵک بریندارکا هیچ کەسێک من نەدەڵێم هەر مسوڵمان هی مەسیحێکیش هی یەزیدێکیش هی کاکەیەکی هی فڵان کەسێک هەستی ئاینی ئاگری لێ دەبێتەوە خەڵک قبوڵ ناکە کامەی بێدینە جنێو بە پێغەمبەرەکەی بڵێ قبوڵ ناکە لەبەر ئەوە دەبێ حکومەت وشیار بێ هەدەف لەم فلیمە هەمومان بناسین سەرنج بدەن بۆ سەد جوولەکە پێنج ملیۆن دۆلاری خۆیان ئەو پیسکانە سەرف دەکەن بۆ لە ئەمریکا بۆیە لە یازدەی سێپتەمبەرە ئەمە ئەمە دەستێک لە پشتێوەیەتی لەبەر ئەوەی بەڕێزان ڕوخانی دیکتاتۆرەکان لە تونس و یەمەن و میسر و لیبیا و ئەمانە کە هەمویان پیاوی ئیسرائیل بوون ئێستا ڕۆژهەڵاتی ناوەڕاست دۆستی ئیسرائیلی لێ کەم بووە موسڵمانان خەریکە بێنە سەر حوکم ئالەم کاتەدا ئەم جوولەکانە بۆ پشتیوانی کردنی ئێستا ئەمریکا دۆستە لەگەڵ ئەوانەی هاتوونە سەر حوکم دۆستایەتیەکی زۆر باش هەیە تێگەیشتنێک لە نێوان جیهانی ئیسلام و غەربا هەیە بەم فلیمە دانەوێ مسلمانان تووشی هەڵە بکەن ئەمجا پەلاماری هەرچی ئەمریکیە باڵوێزی هەیە بیان کوژی و سەریان بڕی و بیان تۆقێنی ڕێگا بۆ ئەمریکا خۆش بێ جارش کە هێز بگێڕێتەوە بۆ ئەو وڵاتانە داگیریان بکاتەوە ڕێگا لە مسوڵمانان بگرێ ئەو پیلانێکی زۆر کوشندەیە هەتا بۆیە دەست لێدان لە یەک ئەمریکی لە یەک سەفارەتخانە لە یەک دیبلۆمات لە یەک سیاسی لە یەک گەشتیاریان ئیسلام لێی بێبەریە ولا تزر وازرة وزر أخرى وەڵڵاهی من خوا بۆیە نەناردووم تووک و دوعای نەفرەت لێکردن و شەڕ لەو خەڵکە بکەم تەڕ و شک بەیەکەوە بسووتێنم بڵێم خوایە هەموویان لەناو بەرە نا وئینما بعثت رحمة خوا منی بە ڕەحمەت و میهرەبانی بۆ ئەو خەڵکە ناردووە دەبێت کافریش لە ڕەحمەتەکەم بەشدار بێت نابێ بڵێم تەڕ وشێ خوایە غەزەبیان لێ بگری والله مسلمان بڵێ خوا ئەو ئەمریکا ژێر و ژوورکەی نا مافی ئەو دوعایەشن نییە بڵێ یا ڕەبی خوا هیدایەتی ئەو گومڕایانە بدەی یاڕەبی خوا دڵی ئەوانیش بەرامبەر بە ئەهلی ئیسلام بکەیتەوە لە دینەکە حاڵیان کەی ڕەحمەتەکەیان بۆ بنێرین دووەمیان جەماعەتی بەشار و بەعسیەکانی سووری گڕۆڵیان لە لێژیدایە تاکە دۆستێک مابێتیان بەرەی ڕۆژهەڵات و ڕوسیایە ئەمریکا پشتیوانی مسلمانان و بەرەی معارەزەی سووری دەکا و معلوماتی جەنابتان ئەم دەستەش دەیەوێ مسلمانان ناشرین کا لە بەرچاوی ئەمریکا پشتیوانی خۆی لە معارەزەی سووری بکێڕێتەوە جارێش کە دۆستی ئیسرائیل لە شەرقی ئەوسەتا زیندوو بێتەوە بەعسیەکان بێنەوە سەر کار ئەمەش پیلانێکی ترە بۆ ئەوەی موسڵمانان دەبێت زۆر وریا بن عاتیفە نانگرێ ئێمە لە قورئانەوە کار دەکەین قورئان دەفەرمێ کەس گوناهی کەس هەڵ ناگرێ بۆ نییە لە جیاتی برا برا بکوژی ئەو تاوانبارە لە یاسای نێودەوڵەتیدا ئێستا گیراوە لە سجنایە و ڕیسوا دەکرێت لە دنیا و قیامەتا ئیشاءاللە لە کۆتایی وتارەکەمدا دەڵێم، ئێمەش وەکو خوبەیبی کوڕی عەدی دڵسۆزی پێغەمبەری خوان صلی اللە علیە وسلم، هەرچەنەی پێغەمبەری خوا زەمەنی ئێمە لەگەڵ تۆدا هەزار و چوار سەد و سی و سێ ساڵی کۆچی بەسەرا تێپەڕیوە، بەڵام خۆشەویستم بزانە و دڵنیابە کاتێ صەحابەی ئازیزت خوبەیب بە دیلی کەوتە دەستی کافرەکانی مەککە و بە پیلانێکی ژەهراوی گرتیان کاتێک کە هەڵیان واسیبوو لەسەر دڵقی خورمایەک و تیریان دەگرتە قاچ و دەستی دەیانویست بە زەلیلی شەهیدی بکەن لێی نزیک بوونەوە کافرەکانی وتیان کافرەکان وتیان ئەی خوبەیب ئەتحب أن محمدا مكانك حەزت دەکرد ئێستا محەممەد لە شوێنی تۆ بوویایە ئەها محەممەد چی لە تۆ کرد تۆ لە پێناوی دینی ئەوا دەکوژرێی سەرگەردان دەبی پارچە پارچە لێ دەکرێیەوە هەر جارە تیرێکت لێ داوە هەندێک خوێنت لە بەر دەڕوا بۆی بە یەک جار نەمری حەزم نەدەکرد ئێستا بڵێی خۆزگە محەمەد لە شوێنی بومایە من لەناو ماڵ و مناڵ مابومایە فەرمووی لا والله العظیم نە قەسەم بە ئەڵڵای گەورە ئەم ما أحب أن يفيدني بشوكة يشاكها في قدمي سەیری ئەم وشە بەجێیەکەن وەڵی کافرەکان بە شاهید بن و هەموو دنیا بزانێ ئەگەر ئێستا مخەیەر بکرێم بڵێن تۆ لەم مردنە حەتمێ ڕزگار دەبێت کە دوای چەند لە سعاتی